بێگومان ئێمە ئادەمیزادمان لە تۆوێ دروست کردووە کە تێکەڵە لە ئاوی پیاو و ژن، یا تێکەڵە لە شێوەی سەر و ڕوخسار و شان و مل و دەست و سنگ و سک و پێیەکان و ئەیگەیەنینە قۆناغی باڵغبوون و گەورەبوون و بەراوردی ئەکەین لە بیروباوەڕ و کار و کردەوەدا و بۆ ئەم بەراوردە شنەوا و بینامان کردووە و خوایش لە شەڕی ئەو ڕۆژەی پاراستن و گەیاندنی بە ڕووی گەش و بە شادمانی بەرامبەر بە گرژی و مۆنی ڕۆژە سەخت و تووشەکە. وجزاهم بما صبروا جنة وحریرا. لە پاداشتی سەبر کردن و خۆڕاگرتنیشیاندا بەهەشتی دانێ تیا دانیشن و ئاوریشمی دانێ لەبەری کەن.